انکم لفی قول مختلف. بەڕاستی ئێوە قسەی جیا جیا و بێ سەرو بەر لە بارەی پێغەمبەرەوە یا لە بارەی قورئانەوە یا لە بارەی ئاینی ئیسلامەوە یا لە بارەی ڕۆژی قیامەتەوە ئەکەن. یوفەک عنه من ئوفک. ئەو کەسەی لە عیلمی خوادا لە باوەڕ هەڵگێڕڕابێتەوە بەو جۆرە قسانە لە باوەڕ هەڵەگێڕرێتەوە. خوا چ ناز و نیعمەتێکی پێ بەخشیون وەری ئەگرن بۆ خۆیان، چونکە ئەمانە لەمەو بەر کە لە دونیادا بوون پیاو چاک بوون و چاکەیان ئەکرد. کانو قلیلا من اللیل ما یهجعون. تەنها لە ماوەیەکی کەمی شەوە ئەنوستن. وبالاسحار هم یستغفرون. لە برەبەیانیشا داوای لێخۆشبوون و لێبوردنیان لە خوا ئەکرد. جا هەڵسا و بێ ئەوەی میوانەکانی پێ بزانن چوو بۆ لای ژنەکەی و گۆرەکەیەکی قەڵەوی هێنا، دیارە گۆرەکەکە سەربڕراو بووە و ئامادە کراوە بۆ خواردن. فقربه الیهم قال الا تأکلون. گۆرەکەکەی لێ نزیک خستنەوە، واتە خستیە بەر دەستیان و وتی، نافەرموون بخۆن؟ لە پاشان وتی، لە پێغەمبەری خوام بیستووە، صلی اللە علیە وسلم، کە دەیفەرموو، ئەوەی قورئان دەخوێنێ با ڕێزی نەشکێنێ و هەر لە خودا داوای شتی پێ بکا، چونکە کۆمەڵێ پەیدا دەبن قورئان دەخوێنن و سواڵی لەم و لەو پێ دەکەن.